ئەی پیاوەکان دەبێت دەست بەگەڕان بکەین بە دوای گەنجینەکە هەروەک ئەوەی کە لە نەخشەکەدا دیارە دەبێ خۆمان تووتر بکەین پیاوەکان هێشتا دوورین ئەوی ستێنەر ناتوان بەهۆی ئەو نەخشەیەوە گەنجەکە بدۆزنەوە پێم وانە جۆن بتوانێ بۆ ئاسانیە نهێنی گەنجینەکە بدۆزێتەوە بەڵام دڵم بە جێمەوەیەوەیە ئەگەر نەیتوانی گەنجینەکە بدۆزێتەوە دەبێت جیم ڕزگار بکەین پێش ئەوەی بزانن کە فێڵیان لێکراوە دەترسم ئەو شوێنە هەڵە بێت و ئەوەیان شوێنە ڕاستەکە بێت جەنابی دادوەرچی ئەی ئەگەر ئەو زانیارە هەڵانەی دامانە جۆن بیگەێنێتە گەنجینەکە ئایا چی ڕوودەدات ئەمە نا ئەوە هەرگیز ڕوونادات ئەگەر نا ئەی نووسینە نهێنیەکان چین کە بە قەڵەمی تایبەت نووسراوە بەڕێز ڕاستە ئێمە گەیشتینە ئاشکراکردنی هێنی نووسینەکە وەزانیمان ئەو شوێنەی بە نیشانەی ناکرابوو شوێنی گەنجینەکەیە بەڵام تا ئێستا نەمانتوانیوە هەموون هێنیەکان بزانین چی بکەین ئەگەر ئەو شانە هەمویان فێل بوون فێڵ بەڵام بۆچی هاوڕێکەم مەبەست ئەوەیە کە ئەو شانە لەسەر بنووسیەوە تەنها فێڵێکە جەنابی دادوەر نانا من پێداگری لەسەر ئەوە ناکەم دەڵێم لەوانەیە فێڵ بێت. ئەوە چێ لەوەیە؟ هەر کەسێک لە پشت ئەم دارەی بابێتە دەرەوە لەوانەیە یەکێ بێ لە پیاوەکانی جۆن هاتۆ چاودێریمان بکە نا ئەچکە تەخەمەکەن من لە پیاوانی سیلڤەر نیم من هاوڕێی جیمم جیم جیم هاوڕێی جیمی کەواتە دەبێ بەڕێز بینگەم بی بەڵێ بەڵێ هزار من زۆر خۆشحالم بە بینینتان ئەی بە بەغا هەندێ بفڕدەی باشە خێراکان خێراکان خێراکە دای خێراکان دای زۆبێن خێرا لەسەر خۆ لەسەر خۆ دەبێ بە گوێرە زانیارەکانی نەخشەکەدا بڕۆین باکوور باکوور یەک پلە بەرەو باکوور باش ئاگداری ئەو بەردانە بن ئەو بەردانە ترسناکەن ئازابم پیاوەکان پێشکەون دەر ئازا بە هاوڕێکەم گەنجینە گەورەکە چاوەڕوانتە دای باشە Ah! ئەندرسۆن کاتێ گەنجینەکە دەبینی تاکەت نامێنێ خۆراگر بە دەی بڵێ بڵێ گەورە وە تۆش بیلۆ بەشم کۆ کە بەرت دەکەوێ وە هەروەها تۆش بیلۆ پارە زۆرە بکۆ کە بە دەستمان دەکەوێ و ئێوەش بۆ دووەم جار دەتانەوێ خیانەتم لێ بکەن ئەوە بکەن پاژەوەی گەنجینەکە دەدۆزرێتەوە بێگومان لەو کاتەدا ناتوانم ژیانتان مسۆگەر بکەم تێدەگەن باشە بەڵێ ئەوها هاوڕێکەم ئەوها ئەی جوێلینا ئەی جوێلەکان ئەی جێل و هێلینا جوێلەکان جێلەکان ئەی جوێلینا ئەو شتە بێمانەیانە ماڵێ هەی بەبەغا من زۆر مادوم ئازیز دەکەم بڕوا پێ بکە زۆر مادوو هی بۆبی ئەگەر تۆ وا بکەی ئەوە یەک دنکە گەنجینت بە چاو ناکەوی وا خۆریش ئەوە بوو نازانم ئەمشۆ ئەوان دەگەنە ئەوێ یان نا من دڵنیام کە ئەوان بەیانی دەگەنە شوێنەکە ئێمە ناتوانین جیم ڕزگار بکەین ئەگەر ئەم شۆ نەبێ یەشە کەوتە ناو ڕوومانەکە ئایا جیم بوو لەوە دڵنیا ببەوە جێم سەلامەتە وا لەگەڵ جۆنە جۆن هەوڵ نادە یارمەتی بدەی ها پێم بڵێ ئەگەر بە بەخت بێت ئەوە بۆ خۆی خۆی ڕزگار دەکات نامەوێت لەمە دووە بۆ هیچ شتێک توانای خۆم لە دەست بدەم. گرێی، ئایا تۆ دڵنیای کە سەردەکەوین؟ هیوادارم کەوا سەربکەوم. ئەگەر سەریش نەکەوتم ئەوا تەنها پیاوێکمان لەدەست دەچێ. گرێی ڕۆیشت؟ گرێ چارەنووسی جێم لە دەست تۆیە ئەی بەبەغا سەیرە لەو کاتەدا میوانێکمان بێ ها؟ ببوورە هاوڕێکەم لێ ناگەڕێم جێن لەگەڵتدا بڕوات مەترسە پەیمان دەدەم ژیانی جێم سەلامەت بێ تێدەگەی لە من کەواتە ئەوها وابزانم سارەتر نییە لە شەڕ نەبێ تۆ بەرپرسی لەوە ڕوودەدات بێشک پێ دەچێ زۆر لێ هاتووبی لە بەکارهێنانی چەخۆدا ئەوە بە ڕوونی دەبینم، بەڵام هیچ سوودی نییە، ئەوە بگرە، بزانە جۆن بەهێزترە یان نا، باش ئەوە بزانە، وەخت و لێم بدە. بەڕاستی بێ تاقەتی کردم. ئەوە چیتە جێم خەون دەبینی کەوا گەنجینەکە دۆزیوە تۆ ئازیزم سبەی خەونەکە دەبێتە ڕاستی وە گەنجینەکەش دەکەوێتە دەستم تێدەگەی بۆ دوورگەی ڕۆژهڵات پاشان کەمێک بەرەو ڕۆژهڵات تاوەکو دەگەینە دوورگەی کە لەسەر باکوور بۆ باکووری ڕۆژهڵات پاشان کەمێک بەرەو باکوور هەندێک چیای لێ و هەندێ داریش دەزانی جێم باوەڕ ناکەم کە کاپتن سیلڤەر یە قاچی هەیە ئەوە سەیرە چاڵاک دیارە بە شێوەیەک دەتوانانی لە یەکێکی دوو قاچش بباتەوە تێبینی ئەوەت نەکردووە جێم ها تێبینی نەکردووە بە تایبەتی کاتێ بە دوای گەنجینەکەدا دەگەڕێ هەر دەڵێ دوو قاچی هەیە من قەل باوەڕ بۆ ناکەم بەڕاستی بنوا دەزانم کە ئەوە فێڵە ئەوە بەهۆی ویستی خۆیەتی. بەڵێ ویستەکەی تەنها ئەوەیە کە بە دوای گەنجینەدا بگەڕێ بەرەو باکوور باکوور باکووری ڕۆژهڵات بەرەو باکوور لەسەر شانی ئەو چیایانە پاش ئەندارێکی گەورەی لێیە. جون جون ئەمە بێگومان ناوی فلندە لەسەری هەڵکەندراوە لە کۆتاییدا گەنجینەکەم دۆزیەوە دۆزیمەوە چیتان بەسەر هاتووە پیاوەکان ئەو هەموو چاو گرژانە چییە دەی بە ئاگا وەرنەوە لە کۆتاییدا گەیشتین ئەو شوێنەی گەنجینەکەی لێە دەی سیرکەن گەنجینەکە لێرێ دەی سیرکەن ئەوتە دەی دەست باوشێندن بکەن پیاوەکان دای جێم بۆچی دڵتەنگ دیاری ها پێم بڵێ دەی هەندێک پێبکەنە تاوەکو ئەو زەردەخەنەیە لەسەر لێوەکانت ببینم حەز دەکەم پێبکەنی دەی پێبکەنە دەی. بۆبی پێگوتم هەڵسوکەوتی جۆن بەو دواییە هیچ ئاسایی نییە. هەروەها گەڕانەکەت بەدوای گەنجینەکەدا سەیر بوو. هەنگاوەکانی خێرا بوون جێم؟ ئەها. جێم گوێ بگرە ئەگەر مرۆڤ بڕیاری شتێک بدات هیچ جیاوازیەکی نییە. جیاوازی نییە یەک قاچی هەبێت یان دوو قات گرنگ ئەوەیە بگاتە ئامانجەکەی خۆی بە خێراترین کات، ئەوەش فەلسەفەی منە لە ژیاندا، مرۆڤ دەبێ ویستی گەیشتنی هەبێت تاوەکو بگات بە ئامانجەکەی. تکایە هاوڕێکەم وا مەکە زۆر لە خۆت مەکە بۆ ئەم کارە گرانە تکا دەکەم. لێی گەڕێ مەیوەستێنە چی نەکردوە با بیکات ئەندرسۆن لە کۆنترین هاوڕێ خۆشەویستەکانمە لێی گەڕێ با دڵی خۆش بکات گەڵچینەکەم دۆزیەوە بەڵێ دۆزیەوە. هیچ سوودی نییە، هیچ بەردێکیان لێ نزیک نییە، بە هیچ شێوەیەک ناتوانین جێم لە دەستیان ڕزگار بکەین. بەڕێز بینگەن، ئایا هیچ ڕێگایەک دەزانی بۆ گەیشتن پێیان، وەک ڕۆیشتن بەناو ئەشکەوتدا، یان هەر ڕێگایەکی تر؟ نا، نا، خواردن بەشی هەمووان ناکات لێرە، شوێنەکە وای لێهاتووە بۆم گونجاو نییە، گەورەم. زیاد دەکات ئەگەر ژمارەی پیاوەکان کەمی کرد کاتێک دوانیان دەمرن ئەوە بەشەکە زیاد دەکات و ئەگەر سێ کەس مردن ئەوە سەد زێرمان دەست دەکەوێت و ئەگەر چواریش مردن ئەوا دوو سەد زێڕمان دەست دەکەوێت، ئەگەر پێنج کەس مردن ئەوا بەشەکە دەبێتە ئەڵماس و ئەگەر هەمووان مردن کەس هیچی بەرناکەوێت. هەی بێ ئەقڵ سوودی چیە ئەگەر هەموومان مردین ها؟ گەنجینەکە ئەو کات نرخی دەبێت ئەگەر بە زیندووی ماینەوە. هەر دەبێ گەنجینەکە بدۆزینەوە پێویستمان بە یارمەتیدانی مردووان نییە. هەڵمانیان خەڵەتاند، بێگومان ئێستا شوێنە گونجاوەکەیان هەڵکەندووە و گەنجینەکەشیان بردووە، بۆیە ئەو نەخشەیان دا پێمان، ئایا ئەوە ڕاست نییە؟ بەڵێ بەڵێ گونجاوە گونجاوە. ئێمەیان بۆ شوێنێک ناردووە کە هیچ گەنجینەیەکی لێ نییە. ئەوە ڕاستییە تاڵەکەیە. نامەهێل ڕابکات ئەی خوازیان جێمیان کرد بەڵام بۆچی؟ ئاها؟ چیتان لە من دەوێ ها پێم بڵێن هیچ شتێک جگە لە ڕاستی نەبێت جێم تەنها ڕاستی نەبێت چەند جار پێتان بڵێم کەەوە دەست لە جێم مەدەن تەنها ئێوە نین کە سندوقێکی بەتاڵتان دۆزیوەتەوە. دەبێ باش ئەوە بزانن، دەبێ بزانن! زۆر پەستم و وە زۆر تووڕەشم، بۆیە شتێک مەکەن تووڕەبوونەکەم زیاد بکات، بەس ئەوەندە پێتان ناڵێم. ئەگەر، ئەگەر تووڕەبوونەکەمتان زیاد کرد، ئەوا کەستان بەرپرسیار نابن. ئێستا تێگەیشتن چیم وت؟